بەناوی خدای بەخشندە و میهرەبان ئێمە بەڕاستی قورآنمان دابەزاندۆتە خوارەوە لە شەوێکی بەفەڕ و ڕێزداردا جا تۆ چوزانی شەوی بەفەڕ کامەیە و چ خێر و بەرەکەتێکە شەوی قەدری بەڕێز لە هەزار مانگ ڕێزدار و خێردارترە واتە پاداشی عیبادەت و خوداپەرستی ئەو شەوە بێ سنوورە لەو شەوەدا فریشتەکان کە جبرەئیلیشیان لەگەڵدایە دادەبەزن لەسەر ڕخسەت و مۆڵەتی پەروەردگاریان بە جۆرەها فرمان و کار بەتایبەت بۆ سەردانی خوددا پەرستان بۆ سەردانی مزگەوتەکان بۆ گوێگرتن لە قورآن و هەتا دوای ئەو شەوە ئاسودەی و ئاشتی و هێمنی و ڕەحمەت و میهرەبانیە هەتا کاتی بەرەبەیان پێغەمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه واتا ئەوەی شەوی قەدر بە خوددا پەرستی و یادی خوددا بباتە سەر بە ئیمان و باوەڕی دامەزرا و بە تەمابوونی پاداشت و ڕەحمەت خدای گەورە لە هەموو گوناهانی ڕابردووی خۆش دەبێت.